الحەمدللا هەرچۆنێ بوو تەواو بوو زانایانی بەڕێزی ئیسلام لە ڕوانگەی قورآن و فەرمودەکانی پێغەمەرەوە سەل الله عليه وسلم ڕێنماییان کردین ڕێگایان پیشانداین ئەگەر باران نەبوو چی بکەین چۆن بکەین چی بڵێین ئەوە بوو وەکو خۆتان بینیتان چەند ساڵ نوێژە بارانەمان کرد دوعای قنوتمان ئەخوێند لە نوێژەکانە لە دوای نوێژەکان هەمیشە و هەمیشە لەخوا ئەپاڕاینەوە خی پەروەردگار بە گرانی نەمانکوژێت و باران و پەڵەی ڕەحمەتمان بۆ بدا و ئاوی ڕەحمەت و بەرەکەت بڕژێنێ بەسەرمانە ئەو بڕگەیە لە تاریخی ژیانمان تەواو بوو ئێستا بڕگەیەکی تر دەسی پێ کردووە بۆ ئەو بڕگەیە بڕگەی بێبارانی و بێ ئاوی بە کورتی بیرتانیە خەمەوە سنەتە گەورەی مسلمانان ڕەئیسی وڵات ئەمیری مۆمنین داوا بکات لە خەڵکەکە حاڵەتی بێبارانی کە تێک و تێپەڕی داوا بکات لە دانیشتوانی وڵاتەکەی تەوبە بکەن تەقوا و تاعەتی خوا جێبەجێ بکەن بگەڕێنەوە بۆ لای خوا و داوای لێخۆشببوونی لێ بکەن ئەمریان پێ بکا بڵێ وا بکەن دوو هەرکە ستەمی لە هەر کەس کردووە مافەکەی بۆ بگێڕێتەوە و داوای لێبوردنی لێ بکا و گردن ئازادی لەگەڵا بکە سێ ئەمر بکە خەڵکی وڵات سێ ڕۆژ بە ڕۆژوو ببن لەو سێ ڕۆژەیە خێر و حەسەنات بکەن سەدەقە بکەن و دوعا بکەن و لە کۆتایی ڕۆژی سێەمە لەگەڵ یان نابڕا بۆ دەشت لەوێ نوێژە بارانە بکەن یا خۆی ئیمامەتیان بۆ بکە یا ئیمام جمعی گەورەی وڵات ئیمامەتیان بۆ بکە دوعایان بۆ بکا و نوێژی بارانە بکەن و و ئەو ئاداب و ڕستومەی کە هەیە جێبەجێی بکەن ئەمە لە شەریعەتی ئیسلامە بەیان کراوە پاش نوێژەکەیش سنەت بوو جلوبەرگەکانیان هەڵبگێڕنەوە بە زەلیلی بە کزۆڵی لە خوا بپاڕێنەوە و داوا بکەن تا خوای گەورە بارانی ڕەحمەت ببارێنێ و بەرەکاتی بڕژێنێ بەسەر وڵات و مەملەکەتە ئەوە ئەدەبی مسلمان بوو لە حاڵی بێبارانی و وشکە ساڵیە ئیتر بۆڵە بۆڵ و ناشکوری کردن و ئەو جۆرە قسانە ئیشی هەرزە و نەفامە نعوذ باللە پیاوی بێ سەلیقە لەو ساڵانە تەلاقی خوار ئاسمان ئاوی تیان نەماوە بۆی خەڵک پێ بکەنێنێ لەگەڵ خوا ئەکەوتە جەنگ هەر کەس لەسەر و کەلیمە ناشرینانە بمرێ و تەوبەنەکە دۆزەخیە و نەجاتی نابێ پەنا ئەگرم بەخوا. پێغەمبەران سەلامی خوایان لەسەر بێ لە قورئانە لەگەلێ شوێن خوا ئەفەرمێ وإذ استسقى موسى لقومه حەزرەتی موسا داوای بارانی کرد بۆ گەلەکەی چ دوعا بێ دوعای کرد بێ چ چوو بن نوێژە بارانیان نوێژی داوای بارانیان کردبێ لە چەندین شوێنە لە قورئان ئەمە دووبارە بووەتەوە لە ژیانی سولەیمان پێغەمبەردا هاتووە حەزرەتی سولەیمان علا نەبینا علی سەلات وسلام لەگەڵ قەومەکەیە وشکە ساڵی بووە چوون بۆ نوێژە بارانە لە ژیانی پێغەمەری خۆمانە هاتووە دوعای زۆر کردووە بۆ ئەوی باران ببارێ میلەت ڕزگاری بێ و دوایش نوێژە بارانەی بۆ کردوون فێری ئوسوڵ و ئادابی داوای بارانی کردووە ئەگەر باران زۆر بوو ئەوە بۆ نەبارین و نەبوون ئەگەر باران زۆر بوو لافاو هەڵسا ساڵ لە عادەتی خۆی تێپەڕی کرد ئا لەم حاڵا ئەبێ چی بکەین؟ ئایا ئاینی پیرۆزی ئیسلام بۆ ئەمەش بەرنامەی داناوە بەڵێ بۆ ئەمەش بەرنامەی داناوە خاتو عیشا خوای لە ڕازی بێ ئەفەرمێ پێغەمەری خواسە لە الله عليه وسلم هەر کاتێ ئەیبینی باران خەریکە تێئەکا صیبا نافعا بە کوردی خوایە بارانی ڕەحمەت بێ خوایە بیکەی بە بارانی ڕەحمەت چی تێچێ لە باتی بۆڵە بۆڵ و قسەی ئەم لاولا ئەم قسە بکەی صیبا نافعا خوایە بارانی ڕەحمەت بێ خوایە ئەم هەورە هێنای بارانی ڕەحمەتی بێ بێ ئەمە یەکەم نەسیحەتی پێغەمەری خوایە بۆ ئێمە. دووهەمینیان ئیمامی بوخاری ڕەحمەتی خوای لێ بێ لە کتێبی ئیستیسقا یانی داوای باران کردندا لە ئەنەسی کوڕی مالیکەوە بۆمان نەگێڕێتەوە ئەفەرمێ ئەنەس ئەفەرمێ پیاوێک هاتە مزگە و ڕۆژی جمعە لە یەکێ لە دەرگاکانی مزگەوتی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە مەدینە پێغەمبەری خوا لەو کاتەیا وتاری ئەدا پیاوەکە هەڵسا و ڕووی کردە قیبلە ینی ڕووی کردە پێغەمەری خوا لە میحرابەکە وتی یا ڕسول الله ئەی پێغەمەری خوا هەلەکەتی ئەموال ماڵمان گشتی تیاچوو وەلا وەڵاهی سوێن بەخوا ما نرا فی السحا فی السماء من سحاب سوێن بەخوا ئەو ئاسمانە ئەوەی پێی بڵێی هەور پێوەی نەبوو وەلا قەزەعەتین پەڵە هەورێکیشی پێوە نەبوو وما بیننا و بینا سەلع لە بینی ئێمە و لە بینی شاخی سەلع مثل ترسی، وەکو قەڵغان، قەڵغان ئەوەنەی ساجێکە بێ ساجی نان کردن دەست ئاوا ئەیگرن بۆی تیر لێیان نەدا بەقەدەر ئەوە هەور دەرکەوت فلما توسطت السماء هاتە ناوەڕاستی ئاسمان وانتشرت بڵاو بوویەوە ثم امطرت باران تێی کرد شتە پێغەمەری خوار وتارەدا جا پرسیاریان لێ کردو ئایا هەر ئەو بوو ئەڵێ نازانم ئایا هەر پیاوەکەی پێشوو بوو هەندێک ڕیواەت ئەڵێن ئەوە بەس ئەنەس ئەڵێ من نازانم ئایا هەر ئەو بوو یایکێکی تر بوو هەر لەو دەرگاوە پیاوی هاتە ژوورەوە ورسول الله صلى الله عليه وسلم قائم يخطب پیغمبر خو همیسان وتاری جمعه خوێندەوە ئەڵێ ئەم پیاوەی دووهەم جومعە هات وتی خوا داوا بکە لە خوا بیگرێتۆ هەر پیاوی جومعەی یەکەم بوو ئەنەس ئەڵێ نازانم ما ئەدری کەواتە عیب نییە بڵێ نازانم پرسیاریان لێکردی نەوزانی بڵێ نازانم لە سەدا دووسەد تەکید نەبووی بڵێ نازانم فڵانە کەسی و بینی نەخێر نەم بینی تاکید بووی بەڵێ بینیم ئیمامی نەوەوی ئەفەرمێ معجزەی پێغەمەری تایەیە ئەم دوعای داوای باران و دوعای گرتنەوەی بارانە چۆن خواجە لە جەلالوه خێرا هات بەدەم دوعاکەیەوە بۆ باراندنی و بۆ گرتنەوەی کاتێ ئەعرابیەک لادێییەک ئەڵێ بێ بارانیە وشکە ساڵیە دوعا ئەکا و داوا ئەکا باران ببارێ یە بەدەمیەوە کاتێ پیاوێک ئەعرابیەک داوا ئەکاڵێ ئەڵێ باران زەرەری هەیە یە بەدەمیەوە و وەڵامی ئەداتەوە و قسەکانی بە هەند وەرئەگرێ کەواتە لەم حەدیثە فێر ئەبین ئەم حەدیثە یەکێکە لە موعجیزاتی پێغەمبەری خوا دەلیلە لەسەر ڕاستگۆیی پێغەمبەر کە پێغەمبەرە و نزیکی لە خواوە و دوعاگیرابوونی دووهەم گەورەی خەڵک مەسئولە ئیمامی خەڵک ڕئیسی خەڵک مەسئولە لە خۆشی و لە ناخۆشیان ئەبێ بەتەنیانەوە بێ ئەبێ خەفەتیان بخوا ئەخلاق ئەخلاق بەرزی پێغەمبەری خوا لە ناوی خوتبە و جمعە داوایەکی لێ یەکەن ڕێک دوعاکە ببارێ داوای لێ یەکەن ڕێک داواکە خوای لەو شوێنە بیبارێنە کەوا قازانجی هەیە ئەوەشی تایە کە دوعا ئەگەر ڕوو بە قیبلەش نەبێ جاییزە بەڵام لە غەیری خوتبە باش وایە ڕوو بە قیبلە بێ وە هەروەها تیایەتی کە دەستبەرزکردنەوە لە خوتبەی ئیستیسقا بۆ داوای باران دروستە دەرسێکی تری تایە ئەم حەدیثە کەسێکە بە ساڵحی بزانی ئەهلی ئیلتیزان بێ بە جمعە و جەماعەتەوە حەڵال خۆر بێ سنەتە داوای لێ بکەی بڵێ دوعامان بۆ بکە باران ببارێ دوعامان بۆ بکە خوا مناڵمان بداتێ قل و فل لە یەک ناکاتەوە هاتۆ بۆ مزگەوت ئەڵێ چی ئەڵێ یا رسول الله ئەم یا رسول الله بە کوردی ئەوە نییە ئێماڵێن یا رسول الله هاوار ئەوە نییە کەلیمە یا رسول الله یعنی ئەی پێغەمەری خوا باشە لە عەربیە لە باتێ بڵێ ئەی پێغەمەری خوا ئەی ئەبوو بەکر ئەڵێ یا فلانە کەس هاواری لێ نەکردووە هاواری لێ نەکردووە ئەڵێ ئەی پێغەمەری خوا ادعو الله داوا بکە لە خوا داوا بکە لە خوا ئیسا ئەمە ڕا بۆ لای فەقێ بۆ لای کۆلکە سۆفی و دەروێشێ ئەڵێ شتێکمان بۆ بکە ئەو ئەڵێ ئەی پێغەمەری خوا داوا بکە لە خوا وردە دەرسەکە ئاگاتان لێبێ داوا لە پێغەمەرکردن دروست نییە ئەبێ داوا بکەی لە پێغەمەرە گەر زین و بێ داوا بکە لە خوا یا ڕسول الله لە ڕۆژی بەدرا لە ڕۆژی بەدرا سەحابە هەموو سەیری پێغەمەرەکەن داوا لە خواکە کەس خۆی ناپێچێ بە چمکی جبەکەیا، بە پشتوێنە سەوزەکەیا، بە مێزەرە سپیەکەیا، بە یا نا نا نا، پێغەمبەر زینووە، دەستی بەرز کردووە تۆی لە خوا ئەپارێتوو. خەبابی کوڕی ئەرەت لە پەنا بەیتا، خەباب پل پل گۆشتیان لێ بڕیوە لەسەر ئیسلام، ئەڵێ ئەی پێغەمبەری خوا ئەرێ بۆ دوعامان بۆ ناکەی، ئەرێ بۆ ناپاڕێیتەوە لە خوا؟ ئەویش ئەڵێ خەبات ئێوە پەلەتانە یەشتا ئەڵێ پەلەتانە یەشتا واللهی خۆ ئەم دینە ئەگەیەنێ بەو شوێنەی خۆری لێ هەڵێ و خۆری لێ ئاوا ئەبێ ها خەباب ناڵێ لە پاڵ کەعبایە ئەوە کەعبەیە پیرۆسترین شوێنی ئەس گەورەترین ئینسان لە کەونا لە ئەرز و ئاسمانە محەممەدی ڕسول وڵایە نەداواکە لە محەممەد نەداواکە لە کەعبە خەباب ئەڵێ، الا تدعو لنا، ئەوە بۆ دوعامان بۆ ناکەی؟ بپارێرەوە لە خوا با خوا ڕزگارمان کا. لە کاتێکا داوای باران ئەکەین فێری تەوحید ئەبین، فێری خوا بە تاک زانین ئەبین. بەڕێزان با ئەوەندە بەس بێ لەسەر ئەم مەوزوعی بارانە کەواتە باران ئەمان ترسێنن ئینتەرنێت ئەڵێ بەیانی وا ئەبێ دوو بەیانی وا ئەبێ سێ بەیانی وا ئەبێ زۆریش یەتە دی مخالفەی شەرعی تیا نییە وا نەزانی ئەمە ئیتر علمی غەیبە نە ئەمە ئەنوائی جەویە لێکدانەوەیە ڕادەی شێ و با و اینجا ئەوانە حسێ بەکە پلەی گەرما و ئەوانە بە تەقدیری علمی علوم ئەڵێ ئەگەر ڕادەی شێ لە پەنج بەرزتر بوو دەرەجەی حەرارەت لە دەوری سفر و تا بیست و ئەو ناوە بوو، با با هەبوو با بیجوڵێنێ، خۆر هەبوو، ئەو کاتە ئیتر ئیمکانی باران بارین هەیە. ئەگەر نەیشبارێ ئەوە ئەوانیش نەیانوتووە ئێمە یەقینمان هەیە لە ساسەو ئەبارێ. بەڵام بەهەرحاڵ ئێستاکێ کە ئێمە زۆر شوێن زەرەری لێکەوتووە لە باران لە لافاو، وە خۆیشمان حەزەکەین بە زاهیر نەبارێ یا هیچ نەبێ دە پانزە ڕۆژێ وشکان بکاتەوە و خۆرەتاو بداتەوە و زەوی بێتە کەش و ئەوانە ئیتر دوعامان ئەوەیە خوایە گیان خوایە گیان ئەم بارانی ڕەحمەتە بیبە بۆ ئەو شوێنانەی کە قازانجی هەیە یا ڕەب العالمین دوعا ئەکەین لە خوا ئەپاڕێینەوە خوایە گیان بیبە بۆ ئەو شوێنانەی کەوا سوودی هەیە بەسەرمانا مەیڕژێنە چونکە بۆ ئێمە بە زاهیری عەقڵی ئێمە زەرەری هەیە کەواتە ئەم ئەدەبە فێرە بین لە حزوری خوادا لە حزوری دینی خوادا لەبەر هیچ کەسێ و بۆ هیچ مەجلیسێ بێ ئەدەبی ناکەین لەگەڵ ذاتی خوادا لەم چەند ڕۆژەی پێشوە کۆمەڵی ڕووداوی دڵتەزێن ڕویاندا لە جیهانە هەر لە دوای جمعە ئێمە جمعەمانە کرد لە دوای جمعی ئێمە لە نیوزیلەندا تیرۆریستێکی ئەوروپی ئیتالی ئەچێت لە دوو مزگەوت تێر ناخوا بە یەک مزگەوت دەستڕێژی خۆیەکە لە مزگەوتی یەکەم ڕاکا بۆ مزگەوتی دووەم لەوێش لە دوو مزگەوتە لە ناو نوێژی جمعە و جەماعەتە زیاتر لە پەنجا کەس شەهید دەکا، ژن، مناڵ، پیاو، ئینسانی بێ چەک، بێ تاوان، سالم و لە مزگەوتەکەی تریش کە پەنجا نزیکەی چل کەسیش بریندار و و ئەو هەموو زەرەر و زیانەیش کەوا گەیاندی بەو خەڵکە ئەمە یەکێک بوو لەو شتانەی کەوا بەڕاستی مسلمانانی هەژان بەڵام جێگەی خۆیەتی هەموو بینیوتانە کە وڵات ئەگەر موسیبەتیش تیایا ڕوویا گەورەی هەبوو خاوەنی هەبوو ئێشەکان کەم ئەکا هێشتا جەنازەکان نەبراون بۆ خەستەخانە سەرۆک وەزیرانی وڵاتی نیوزیلەندە کە ئافرەتێکی گەنجە کچێکی گەنجە یەت بۆ مزگەوت یەتە ناو موسڵمانان سەرپۆشی ئەدا بەسەریانا لەبەر ڕیعایەتی شعوری ئەوان لەبەر هەستی بریندارکراوی ئەوان وتار ئەدا حتا پێی ئەڵێن بۆچی زرێپۆش نابی گولە نەبڕ نابێ ئەوان ئەڵێ من ژۆکو ئەوانم بڵیانەداتەوە ئیدانەی ئەکا ئەڵێمە کاری تیرۆریستیە لە مێژوی ئەم وڵاتەی ئێمە شتی وا ڕوی نەداوە تاوانبار بە سزای خۆی ئەگا چەند خۆشە وڵات ئەگەر مصیبەتی تیا ڕویدا ئەوانەی قەپیان زلە ئەوانەی معاشیان زلە ئەوانەی کۆمپانیایان زلە ئەوانەی سیارە و تەیارەکانیان زلە ئەوەنە بە غیرەت و بە جورئەت بن بێنە ناو خەڵکەکە و دڵنەوایی ئەو خەڵکە بکەن و بڵێن خەمتان نەبێ لەگەڵتاناین مافتان ئەسێنین نایەڵین بڕوات خادمی مزگەوتێک کە لەبەر خوا خزمەتی ئەو مزگەوتەی کردووە پەلاماری ئەو تیرۆریستە یاوە ئەگینا لەوانەیە دووسەیشی بکوشتایە شەڕی دەسەویەخەی لەگەڵا کردووە بە دەست بە پەلاماردان ئەوەش بووە بە یەکێک لە شتە گەورەکانی جیهان لە ناو جیهانی فەیسبووکا کە ئەیگێڕنەوە چۆن ئەو کەسە پەلامار ئەدا و گیانی خۆی ئەخاتە لاوە بەرامبەر بەم تاوانبارە و ئەیگرێت و ئەیشی گرێت تاوەکو پۆلیزیێن ئەیبەن ئەوە حادیسەیەکی ناخۆش بوو دوام حادیسەی ناخۆش بڕیاری جوولەکە و باوکی جوولەکە بوو جولەکە بنیامین ناتانیاهۆ باوکی جولەکەیش ترامپ ڕیسی ئەمریکا لەم هەفتەیە بڕیاریاندا کە جۆلان کە ئەرزی وڵاتی سووریایە و داگیر کراوە لە ساڵەکانی 1970 و ئەو ناوەوە هەتا ئێستا ئێستا بڕیاریدا بە ڕەسمی ببێ بە ئەرزی جوولەکە بەبێ گەڕانەوە بۆ هیچ یاسا و رێسایەکی نێودەوڵەتی، هیچ قانوونێک ئەرزی و ئاسمانی بە گوندەیی خۆی، نازانم بە کەلیمەی ناشیرین با نەیڵێم، بڕیارە دا بە بەرچاوی ئەو وڵاتە عەرەبانەی نەوتەکەی ئەدەنێ، ئەو وڵاتە ئیسلامیانەی، ئەلەرزن لەبەردەمیا بەبەرچاوی ڕووس و صین و هیندستان و پاکستانەوە بەبەرچاوی ئێران و تورکیاوە بڕیار ئەدا و ئیمزایەکا دوایی ئیمزاکە پیشانی خەڵک ئەدا ئەوا من جۆلانم دانا بە ئەرزی جوولەکە نەتەنیا و فەرمو ئەوەش قەڵەمی ئیمزاکە بۆ تۆ بەس ئێمە لەوانەیە بمرین نەیبینین لەوانەیە ڕۆڵەی ڕۆڵەکانمان بەس لە بیرتان بێ وتیلکە ئەیام و نوداویلها بینە ناس ڕۆژان ڕۆژی لە دوایە ڕۆژێ هەبووە ئەوەی لە شوێنی ترامپ و بەریتانیا و ڕزگاری ئەکەن ئەو وڵاتە و گەورەکانیشیان ئەسیر دەکەن ئەسیر ئەوە ماوێتی ڕۆژێ دێتەوە عرب کە نە دینیان ماوە نە قیەمیشیان ماوە ئەبێ هەروا زەلیل بن کوردیش ئەگەر وای لێ هات با چاوەڕوانی ئەوە نەبێ بێ بە دەوڵەت ئەم کوردە چاوەڕوانی ئەوە نەبێ بێ بە دەوڵەت هیچ قیەمێک خەریکە لە ناومانا نامێنێ حەیا خەریکە بارەکە ئیمشەو دکتۆر کەریم قەرەچەتانی ئەگەر ئاگاتان لێبوو چۆن باسی زانکۆکان و باسی عیلم و باسی ئەدەب و باسی مامۆستای ئەکرد ئینسان گریانی ئەهات بۆ کوێ ڕۆ ئەم وڵاتە بە تەماین بین بە دەوڵەت قازی محەمەو دروسیەکە کە هەرچی پیاوی ژیری دنیا هەبوو لە دەوری کۆ بوو بوویەوە نا بەگاڵتە نابین بە دەوڵەت دەوڵەت لەسەر ئەساسی ئەخلاق دروسەکرێ دوای ئەخلاق علم دوای عیلم ئینجا دوای ئەوە ماڵ و ئینجا سەرباز و سیاسەت و ئەمانە ئەگەر ئەمانە نەبوون بە فشە وڵات دروست ناکرێت ترامپ یەت ئەرزی سووریا تاپۆکا لەسەر جوولەکە ئیسە تۆ بەتەمای بێت ئەرزی کوردستان بۆ جیا بکاتەوە بڵێ ئێوە ئینسانی دەرەجە دوون ئێوە خزمەتکارن عەبدن نایکەن ئەوە دوو سێم و ئەخیر تۆفان و لافاوەکەی شاری شیرازی ئێران و مازیندەران و لە کوردستانی خۆیشمان لە گەرمیان و لە بەردەڕەش و لە حەتا لە هەڵەبجەش بەس الحمدللە زیانی گیانی نەبوو ئەنا زیانی ماڵی زۆری داوە ئەمانە هەموو حاڵاتی ناخۆش بوون ڕوویاندا ئێمە سەرخۆشی لە کەسوکاری قوربانیان دەکەین لە وڵاتی شیراز لە مازیندەران و پارێزگای گولستان لە شیمالی ئێران و لە کوردستان و لە هەر شوێنێکی ئەم دنیاە خەڵکی کارەسات ڕووی تێبکە داواکەین ڕەب العالمین دەروی خێریان لێ بکاتەوە لە مردوەکان خۆش بێ و بە شەهید قبولیان کا شیفای بریندارەکان بدا ئیسلاحی حاڵمان بکە خوایە ڕەحم بە ئێمەش بکەی ئیسلاحی حاڵی ئەم میلەتە بکەی خوایە دەروی خێرمان لێ بکەیتەوە خوایە بە مسلمانی بمان ژێنە خوایە بە مسلمانی بمان برێنە خوایە بە